چ کاتێک خۆشەویستی دەگاتە پلەی شیرکی مەحەبە مەحەبە برا گیان المحبة في الله هەیە والمحبة لله هەیە والمحبة مع الله هەیە محبت في الله ئەوەیە کە تۆ مسلمانێکت خۆش دەوێت لە پێناوی خوا ئەوە نابێ براکەم هەر شتێکت خۆش ویست و بۆی زەلیل بووی ئەوە دەبێتە شیرک پەنا بەخوای گەورە محەبەی طبیعی شەیەکە کابرا خێزانی خۆی خۆش دەوێ ماڵ و مناڵی خۆی خۆش دەوێ ئەو محەبەیەکی طبیعی انشاءاللە بێدەنگ لە شیرک دروستە بێدەنگ بوون لە شیرک دروستە بەم بەڵگەیە حزبەکان دەڵێن بێدەنگ بوون لە شیرک دروستە بە بەڵگەی ئینی خەشیت و لە شیرک بە دروستی دەزانن بێدەنگ بێت بەڵام لەسەر ئەوەی معاشەکە کەم بۆتەوە ئامادەیە بچێتە سەر شەقام و خەڵکی تێدا بکوژێ هیچ مشکیلە نییە لەوەیان دروست نییە بێدەنگ بێت بەڵام مەسلەی شیرک و کوفر قەی ناکە با بێدەنگ بێت ئەمە غەڵت حاڵی بوونە لە دین براگیان نەوەڵا من رأى منكم منكرا فليغيره بيده وتمان برا گیان مادام پارەیە وەکو زەرعات نیە دەبێت ساڵی بەسەردا بسوڕێتەوە دەڵێ خەڵکی ناوچە دابڕاوەکان بە تایبەتی کەرکک و داق و قودوز بۆ وەرگرتنی پێشینەی زەواج کە کارتی زانیاری کوردستان بە پارە یاخود بە واستە دەردەکەن بە مەبەستی وەرگرتنی ئەو پێشینەیە چونکە ئەو سولفەیە شمولی ئەو ناوچانە ناکات و دەبێت کارتی زانیاریان کارتی زانیاری چێک لە شارەکانی سەر بە هەرێمی کوردستانیان هەبێ ئایا حەڵاڵە یا حەرامە تۆ خۆت وتت یا بە واستە یا بە پارە بە تەزویر حەرامە دروست نیە برام دانیشتن لەگەڵ کەسێکی مبتدع کە داوە بۆ بیدعەکەی بکات جائیزە بۆ ئەگەر داوای بۆ نەکات جائیزە ئەسڵ ئەوەیە برا گیان کەسانێک کە موبتەدیعن نەخۆشن نەخۆشی دینەکەیان هەیە بۆیە ئینسان موساحەبەیان نەکا هاوەڵێتیان نەکا جا ئیلا بۆ ئەوە نەبێ کە دەعوەتی بکەیت بانگەوازی بکەیت یا نەسیحەتی بکەیت یا ئیقامەی حجەی لەسەر بکەیت ئەوە ئەو کاتە جیهادە ئینشاءاللە بەڵام هەندێ جار هەیە یعنی شتەکە لە دەسەڵاتی خۆتدا نییە یانی وە نەبێ ئیختیاری فەرق هەیە لە بەینی جلوسی ئیختیاری و جلوسی ئیتڕاڕی ئیجباری لا ئیرادی بۆ نمونە تۆ لە خەستەخانەیەک دەوام دەکەیت ئەو ژوورەی کە تۆی لێ کەسێکی مبتدعیشی لێ یخۆ لە دەستی تۆدا نییە ئەو مەوزوعە وەڵا کاکە مجالەسەی مبتدع نابێ اختیاری تۆ نییە ئەو مەوزوعە ئەوە جیاوازە دادەنیشیت و بەڵام وریای شوبهەکانی بە و کە علمت پێ نییە مجادلە و مناقەشەی لەگەڵ مەکە و خۆت لە شوبهەکانی بپارێزە ئەمما بە ئیختیار بە ئیختیار مصاحبەی کەس مەکە ئیلا ئەهلی سوننە نەبێت چونکە ئەهلی بدعە شوبهەت بۆ دێنێت دینەکەت لێ دەشێوێنێت ئەوەتە مەسەلەی تەوحید و شرک گرنگی نامێنێ لای ئەوان سنە و بدعە هەر قیمەتی نییە لای ئەوان چی قیمەتی هەیە بەس سیاسەت و سیاسەت و سیاسەت هەر ئەوە سیاسەتی چی سیاسەتێکی فاشل و سیاسەتێکی درۆینە بۆ انسان رفاقتی نەکات اما کەشتەکە لە اختیاری خۆت نیە ئەوە جیاوازە ان شاء الله ئەگەر حەڤدە مسقاڵ زیاتری هەبێت بەڵام ژن و کچەکەی بەکاری بهێنێ زەکاتی دەکەوێت بەخۆیدا بەخۆی دەڵێ حەفدە مسقال زێری هەبێ بەڵام ژن و کچەکەی بەکاری بێنێ بۆ حەفدە مسقالەکەی پیاوەکە یایژنەکەیەتی ئایا ئەوان یانی چاکەیان لەگەڵ دەکات کە بەکاری دێنێن یانی بە ئیستعارە وێیان دەدات یا هی ئەوانە نازانم مەبەستی چییە کە هەبوو برا زەکات هەبوو دوو قەول هەیە ئەهلی علم قەولێکیانەوەیە کە ئەگەر بێت و بەکاری بێنێت ئەوە زەکاتی لەسەر نییە قەولی دووەمیشیان ئەوەیە لەسەریەتی بەڵگەش ئەوەیە ئەو ئافرەتی هاتە لای پێغمبەری خوا عەلەیهی سڵاو سەلام کە چی لەدەست بوو بازنەی لەدەست بوو پێغمبەری خوا علیه الصلاة والسلام فەرمی زەکاتەکەی دەدەی ئەگەر نەیدەی حەز دەکەی خوای گەورە بۆت بکا بە ئاگر ڕۆژی قیامەت ئێمە بە لەدەستیش یابوو بەکاریش هێنابوو ئەوەشی فەرموو سەڵات سلامی خوارد سەر بێ کەواتە ئەسلمتر ئەوەیە ئینسان زەکاتی بدات جا بە خۆیەوە بکات یا بە خۆیەوە نەکات ئەگەر کەسێ بڕەپارەیەکی زۆر بدۆزێتەوە و بە دوای خاوەنەکەی گەڕا بۆ ماوەی ساڵێک بەڵام خاوەنەکەی نەدۆزیەوە ئایا زەکاتی لەسرە ئەو کاتە ئەو بڕە پارەیە ئەوەیە بۆ خۆت بەکاری دێنیت کە موحتاج بی بەکاری بێنە بە نیەتی خێر بۆ خاوەنەکەی یا دەیکەیتە خێر دەیدەیتە فەقیر و موحتاج بە نیەتی خێر بۆ خاوەنەکەی بەڵێ کە بۆ خۆشت بەکارت هێنا ئەوە دەبێ زەکاتەکەی لێ بدەی واللە اعلم ئەگەر کەسێک ئەندازەی زەکات لە پارەکەی دەربکات بەڵام لێی ون دەبێت ئایا ئەو حەقەی لەسەر لادەچێت نەخێر لەسەری لاناچێت بیدە ئەو تەڵەبانەی کە فەقیرن ئایا خۆش یەکێکە لە تەڵەبە فەقیرەکان دروستە لێی هەڵبگرێت دەڵێم پاکتر و چاکتر ئەوەیە کە هەڵی نەگرێت ئللا کە تۆ سەد لە سەد بزانی ئەو کەسەی پارەکەی پێداویت تۆشی مەبەستە ئەجینا تۆ خۆت لەوە بە بەرزتر بگرە کە هەڵیگریت بیدە ئەوان ئەدڵم باشتر ئەمما بۆ دروستێتی کە فعلەن تۆش حاڵی تۆ وەکو ئەوانە بێ کە دەیان دەیتێ دروستە تۆش بە ئەندازەی ئەوان هەڵیگریت ان شاء اللە بۆ نموونە بەسەر ملیۆنێکە بەسەر بیست تەڵەبەدا تەوزیعی کرێ چی پەنجا هەزاری دا پێیان خۆشت پەنجا هەزار هەڵگرە ئاو ئەگەر کەسێ قەرزار بێ بەڵام ئیشەکەی بەشی بژێوی بکات پارەشی بۆ بمێنێتەوە بەڵام هەموو ڕۆژێ وا نییە ئەی جاوە هەر پرسیارەکەی دەبێت چی بە ئایا مبەستی ئەو بە ئایا دروستە زەکات وەربگریان نا کە قەرزەکەی زۆر بوو قەرزی لەسەر بوو بەم کەسابەتەی خۆی نەیتوانی بیداتەوە ئەوە یعنی ئەمەلی نەبوو کە بیداتەوە ئەوە دروستە انشاءله زەکات وەربگرێ بۆچی بۆ دانەوەی قەرزەکە دروستە بە ئیزنی خوا ئایا قەرز زەکاتی لەسرە بەڵێ قەرز دوو جۆری هەیە براکەم قەرزت لەسەر کەسێک بێت کە ئینکاری بکات یا موماتەڵەی پێ بکا بێ ئومێد ببی لێی ئەوە لەسەری نییە وازی لێ بێنە هەر کاتێ وەرگرتەوەی ساڵێکی لێ دەیت ئەمما کە قەرز لەسەر کەسێکەوە ئیقرار دەکات کە فعلا ماڵی تۆی لایە و و ئەمەلی سەد لە سەد هەیە کە بتداتەوە بەڵێ ئەوە دەبێ زەکاتی ساڵانەی ئەو قەرزەش حیساب کەیت و بیدەیت دروستە بچی بۆ دوکانی زەڕەنگەر و پارەت لێ ببڕێت زەڕەنگەرەکە پارەت بداتێ بە قەرز و بڵێت با نەبێتە ڕیبا ئەمە فێڵە ئەمە بۆ بە ڕیبا بیێ و نێوێ لە جیاتی ئەوەی پارەت بە قەرز بداتێ بڵێ دەی وەرە ئاڵتونەکەم لێ بکڕە زێڕەکەم لێ بکڕە با زێڕەکەت بە قەرز بداتێ با پێت بڵێ بۆ نمونە تۆ چوی بیست مسقاڵ ئاڵتونت هەڵگرت پارەی پانزەیت پێیە پارەی پێنج مسقاڵیت پێ نیە با بڵێ کاکە ئەم پێنج مسقاڵ ئاڵتونە قەرز بێ لات دە ڕۆژی تر مانگێکی تر هەفتەیەکی تر هاتیتەوە بە سعری ئەو ڕۆژە پێت دەفرۆشم و پارەکەم بدەی ئەوە دروستە ئەمما بڵێ کاکە با نەدەتە ڕیبا وەرە من ئەوە ملیۆنێکت دەدەمێ و دەی وەرە ئەوجا لێم بکڕە ئەمە چیە ئەمە فێڵە برا دروست نیە ئەگەر قەرزار بێ بۆ دانەوەی قەرز بێ دروستە بۆ نمونە باوکێک زەکاتی هەیە کوڕەکەشی قەرزارە دروستە پارەی بداتێ بۆ دانەوەی قەرزەکەی باوکەکە قەرزارە کوڕەکە زەکاتی هەیە دروستە زەکاتی ئەو باوکە بداتەوە کەواتە بۆچی بۆ قەرزدانەوە دروستە ئەوە یەک دووەمیان، ئەگەر باوک فەقیر بوو کوڕەکە هەیبوو یا بە عەکسەوە دروستە زەکاتی بداتێ؟ دەڵێن دروست نییە، بۆ؟ چونکە ئەسڵەن نەفەقەی باوک لەسەر کوڕ دەبێ، کوڕیش لەسەر باوک دەبێ ئەگەر موحتاج بوون، بەڵام بە مەرجێک ئەو باوکە بتوانێ نەفەقەی کوڕەکەی بچێشێ ئەو یا ئەو کوڕە بتوانێ نەفەقەی باوکی بچێشێ، ئەی کە توانای ئەوەی نەبوو نەفەقەی باوکی بچێشێ یا نەفەقەی کوڕەکەی بچێشێ؟ هەیە و نییە ئەوەندە پارەی زەکات هەیە دەنا ناتوانێ بڵێ وەڵا ئەو باوکی بەخێو کا یا باوکەکە کوڕەکە بەخێو کا توانای ئەوەی نییە لەو حاڵەتەدا زانایان دەفەرموون دروستە ان شاء اللە ئەی بۆ لە حاڵەتی یەکەم دروست نەبوو چونکە وا یسقط بالزکاة حقا واجبا عليه چ لەسەر خۆی لا دەبات حەقێک کە لەسەری واجبە دەیە بەوە لای بدا یعنی بۆ نمونە باوکەکەم فەقیر و محتاجە و کوڕەش دۆڵەمەندە و هەیەتی واجبە لەسەر ئەو کوڕە نەفەقەی باوکی بکێشێت لە ماڵەکەی خۆی نەک لە زەکاتەکە ئێستا دەچێت زەکاتی دەداتێ بۆی چییە ئەو واجبەی کە لەسەری بوو نەفەقە کێشانی باوکی لە کۆڵ خۆی کردەوە بەچی زەکاتیدا ئەوە نابێت ئەو زەکاتە حەڵال نی بدەیتەوە ئەیکە هاتوو توانای نەفەقە کێشانی نییە ئیمکانیەتی ئەوەی نییە فعلەن کە نەفەقەی باوکی یا باوک نەفەقەی کوڕی بکێشێ ئێستا لێرەدا دەڵێن دروست